کامیل گیان ئەو مۆی چەند ڕۆژ ئاگاداری ئوتێلەکەمان نین ئەو بۆ ناپرسی ئەی هاوار لە دەست ئەم ژنە نازدارم گوێی مەدەرێ چییە ئوتێلەکەمان لە ئیشایە هەر گوێشی مەدەرێ بەردەوامە سری ئەو کەش و هەوا خۆشە سری ئەو فڕاتە ئێدە سیرکە بەڵام لە هەمووی جوانتر تۆی. ئەگەر هەر هەواڵێکی ناخۆش هەبوایە ئەوا هەواڵیان پێ ئەداین خانم گیان. مادەم هیچمان نەبیستووە کەواتە هیچ شتێکی بەسەر نەهاتووە تەواو. وەڵڵا پیاوەکە تۆ زۆر بێ خەمی و بۆ وایت؟ لە کوێ هەواڵێکی ئۆتێلەکە بزانین؟ بە ناشکری نەبێ خۆ تەلەفۆنێکیشی لێ نییە. ئەگەر وابوایە هەواڵی ناخۆش زۆر خێرا بڵاوە بووەوە. براژن ئەگەر بتەوێت تەلەفۆن بکەیت لە ماڵی موختار تەلەفۆنێک هەیە با ئی بۆ بێت و نیشانت بدات. نەخێر ئەو هەر وایە یوسف ئەو خێزانی خۆمە باشەی ناسم ئەو زۆر دڵە ڕاوکێیە زۆر خەفەتە خوات کە مشتەرەکان مەمنون و لە ئوتێلەکە چەند ڕۆژ بەتاڵە و چەند ڕۆژیش پڕ بووە. ئاه بسم اللە بەخوا تا ئێستا پیاوێکی وەکو تۆ بێخەمم نەبینیوە ئەوە چیتە پیاوەکە بۆ نەبێخەمی ئوف بەخوا زۆر مرتاحم ئەی گیانەکەم ئێم بۆ چیاتوین بۆێرە بۆ پیاسپاکردن من ماوەی دوو ساڵ لەم لادەیانە سەرکردە بووم بۆ تێناگەی تۆ سەیری ئەم جوانیانە بکە بۆنی مەڕ و بۆنی بزن و هی مانگاو لەو بۆنانە چیتر تەوێ پێم بڵێ لە هەمووی خۆشتر هیوایەتم زەڕای کەرە خۆزگە ئێسە کەرەی زەڕان و منیش گوێم لەو دەنگە خۆشەیە بوو تۆ شارەزایت نییە نازانی سوتامێکی هەیە خوا دایناوە بەیانیان بە زەڕای کەر خەبەرێ بێتەوە خانم بۆ تێناگەی ئەی تخوا وانە یوسف بەخوا ڕاست دەکەی سەرکردە هەر ئاوایە دوێنێ ئێوارە لەگەڵ یوسف چین بۆ حەفلەیەک بە قورآان تۆ باهاتای لێ ئەبورای تۆ لە خۆشیە زۆر خۆش بوو وەی ڕۆ ئەی بۆ منتان نەبێت ئافرەتان نابێت براژن عیبە بۆ عیبە وەڵا باشە ئێوە بڕم بۆ خۆتان ڕابێرن و منیش لێرە بە تەنیا بمێنمەوە ئێمە بۆ چی چاوەڕوانیان بین براژن ئێمە خزمەتیان دەکەین ئەوە کاری ئێمەیە نانا بەخوا تۆ لێرە بێزار بوویت ئەگە ڕاستێکەتەوە ئەروەڵا بێزار بووم لێرە هیچ شتێک نابینم ئاسوودە نیم لای خۆمە پێشکەوتووترە و کارمان هەیە کار چیە مەبەستت بڕوانامەیە بڕوانامە دەفرۆشی؟ نا خوشکم نا ئەوە شتێک نیە بۆ کڕین و فرۆشتن بێ مەبەستی دیسکۆ و باڕ و ئاهەنگی هاوڕێیەتیە یەڵا ئەی بۆ ئەو ژنە بەنازەی من بەرە بۆ ماڵی موختار با تەلەفۆنێ بکا. بەسەرچاو مامە سەرکردە. دەی حەیاتەکەم تۆ بڕۆ تەلەفۆنەکەی خۆت بکە. سڵاوی منیش بە کاکە جەیمی بگەیەنە. باشە تەواو دەی ئی بۆ با دوا بڕۆین. ناکەون ها گوێ بگرە ئێ با پێتان باشە بڵێم باش. بوەرنەوە خواردنەکە خەریکە ئامادە بێ دەی کچم زوو بگەڕێنەوە ها. دەی یوسف چ کەبابێکە تاوەکو ئێستا ئامادەتان نەکردووە وەختە بمرم لە برسان. بێزەحمەت جێمم ئەوێ؟ یەک دەقە چاوەڕوان بن. بەڵێ فەرموو. ژاڵە خانت لەگەڵە لە تەلەفۆن. باشە. ئەلۆ جێم تۆ چۆنی؟ بێگومان باشم ئەی ئێوە چۆنە ژاڵە خان؟ کاک کامیل چۆنە باشە؟ زۆر بیرت دەکەم. یەک دەقە چاوەڕوان بە. ئێستا بە هەواسی خۆت قسە بکە کەی دێیتەوە خۆشەویستەکەم هەر وەکو شێت بیرت دەکەم واللە خەریکە شێت دەبم بۆت بیری بۆن و هەست و هەموو شتێکم کرد منیش گیانەکەم زۆر بەپەلەم نەبینم لەگەڵ کچی ترا هەڵسوکەوت بکەی ها نەڵی لەوێ نیم بە دەرفەتی بزانی من نا بابە چۆن شیوا دەکەم ئەم چاوە نەم کوێر بێت کە جگە لە تۆ سەیری کچانی تر بکات. وەڵڵا بێجگە لە تۆ چاوم بە کەسدا هەڵنایە. با کەلەپچە بکرێم ئەگەر درۆ دەکەم. ئاخ لە دەست تۆ جیم ئاخری بەم زمانە من شێتەکەی. ئەگەر ئەزانی لێرە چەند بێزار بووم بەس خوا ئەزانێ چیم بەسەر هاتووە. خەڵکی ئەم ناوەاڵی وەحشین نەوعێکن. بەس بێمەوە بۆ لات ئازیزەکەم بەخوا هیچم ناوێ. باشە گیانە دەتبینمەوە. ئەوە چیە هەر ئاوڕێک لە ئێمە نایەیتەوە؟ بەخێر بێی گیانە. ئەگەر هات و ڕۆژە بێزار بوویت خۆتەزانی مرۆڤی تر هەر بێزارە بێ ئەگەر لە ژیانی ناولا دێ بێزار بووی خۆت ئەزانی من هەمیشە لە خزمەتی تۆیام ئەم کارتەم لێ وەربگرە چاوەڕێتەکەم سوپاست دەکەم لەم شوێنە دڵگیرە ڕاهاتوین محاڵە بتوانین لێ دوورکەوینەوە لەگەڵەوەشدا ڕۆژێ وەرە وەرە تەنا تۆزێ پشوو بدە ئینشاءله سەرکردم ئەی چۆن نایم ئاوی ڕووبارەکە چەند بە بێدەنگیە جوو مامە سەرکردە چا فەرموو. شێرەکەی خۆم. ئۆف ئۆف سکم تەقی ئۆف ئەوە چ کەبابێ بوو خوایە گیان ئۆف، کامیل باگ تون بووە تۆن خۆ بەتەمانی لەم کاول بووە دایکوتی و یەک دوو مانگ بمێنیتەوە نەخێر گیانەکەم ئەم قسانەت لە کوێ هێنا بەڵام ئەگەر بەدەستم بوایە نەک یەک تا دوو مانگ بەڵکو هەتا ژیانم ماوە ئەمردم لێرە ئەبووم ئاخر پێم بڵێ ئەم کەش و هەوا سافە لە کوێ هەیە. کامیل بەگ تۆ ئەتوانی تا کۆتایی ژیانت لێرە بمێنیتەوە بەڵام گوێ بگرە بەخوا لە دوو ڕۆژ زیاتر من لێرە نامێنمەوە تۆزێ بیر بکەرەوە پیاوەکە ئەمانە دوو ژووریان هەیە ئێمەش هاتووین لێرە دامانکوتاوە ئاخر عەیبە ئەوانە ژن و مێردن حەزەکەن بە تەنیا لە ژوورێکا بخەون بۆ خۆیان بە گاڵتە نەیان وتووە کشە کشە پۆپە ڕەشە میوان ڕۆژێ دووان خۆشە. مم لێرە داب و نەریتی عەشیرەتی هەیە ئەوان هەرگیز قبوڵی ناکەن خانم دە پانزە ڕۆژ لێرە دایکتووی بمێنیتەوە ئەوان ئەڵێن هاتنی میوان بەدەست خۆیەتی بەڵام ڕۆشتنەوەی بەدەست خۆی نیە. بەخوا جوانە یەعنی من ئەبێ تا ساڵێک لێرە بمێنمەوە ئەی نەیخۆی تاڵە وەڵا ئەڕۆمەوە. تەواو تەواو توڕە مەبە دوای دوو ڕۆژ ترە ڕۆینەوە گاڵتەم لەگەڵ کردی بەرخەکەم گاڵتەم کرد. ئاه تۆش. ئا گوڵەکەم لەگەڵ تۆمە. ئەمڕۆش پشتم تێ مەکە دەی ڕووکە بەم دیوە وتت چی وەرە دەی هی هی ئیت هی بووی دەوام مەکە ختووکەم دێ دیسان پێت هەڵێم و یوسف ئەوە کارتەکەم پێ داوی کەی بێزار بووی وەرە بۆ لام ها چاوەڕێتەکەم بۆ بۆدرووم یوسف باپیرە حەسەن و خێزانەکەت و ئیبۆش بێنە لەگەڵ خۆت ئیبراهیم ئاغا، هەرچەندە ڕێگەی قوتابخانەکەشت دوور بێت، بەڵام تۆ دوا مەکەوە لە خوێندنەکەت. ئێستا ماندووە بیت، بەڵام بۆ دواڕۆژ سوودی لێ ئەبینی کوڕم. فەلسەفەی ژیان بریتییە لە خوێندن. کتێب بخوێنەرەوە، ڕۆژنامە بخوێنەرەوە، هەرچی هاتە بەر دەستت بیخوێنەرەوە. لە بیری مەکە. باشە مامە سەرکردە. ئافەرم بۆ تۆ. ئێه، دەیەڵا خواحافیز یوسف. خواتان لەگەڵ سەر کردە دەی گیانەکەم یاڵە با بڕۆین دەیخوا حافز گیانەکەم سیر کە براژن ئێمە لە بیر نەکەن ها جا چۆن لە بیرتانەکەم بەخوا خەریک بوو لەگەڵتان ناڕابێم بەڵام خەتای کامیل بەگ بووتی با بڕینەوە ئەه، کورە ئەگەرە تەوێ وەڵا پێنج شەش ڕۆژ ترمێنینەوە بە قورعان من تێر نەبووم لێرێ بەخوا سەرکردە قسەکەی جوانە خۆزگە یەک هەفتە لێرا بوون بۆ وازوو دەگەڕێنەوە نەخێر نەخێ یوسف کامیلگیان گاڵتاکە هەروە سوعبەت چییە دەیخوا حافیز ئاگاداری خۆت بە یوسف خوافیز. تۆش ئاگات لە خۆت بێ خوات لەگەڵ سەرکردە. قەت سەیرکردنەکەی یوسف لە بیر ناکەم کە لە دواوە سەیرێ کردم زۆر خەمبار بوو ئاخ ئاخ زۆر بیریم ناوچەیەکەم هەموو شتێک چەند جوان بوو ئاه لە دەستۆ کامیل بەخوا بە دەستۆ بۆیە هەتا هەتا لێرە ئەمایتەوە بەخوا زۆرە مامەوە هیچیش بێزار نەبوو خۆ مرۆڤ هەر حەزەکە بەردەوام کێڵگی کێ بێ و پڕی کا لە مریشک و قەل و قاز و بزن و مەڕ لەبەر ئەوەی بەهۆی ئەم کێڵگانەوە هەموو کەس هەست بە خۆشی لادێکان ئەکا. ئاه چەند جوانە مادام وایە لە بۆردوم کێڵگەیەک بکڕە ئەوە بۆ تۆ باشترە. ئەیکڕم حەیاتم بۆ نایکڕم ئەگەر تۆ بتەوێت دەیکڕم هەموو شتێک بە پارەی خۆی نییە بۆ نایکڕم. ماندوو نەبی زەینب گیان سپاس کچێ بەرفە ئەوە خێرە هیچ هەروە هاتم لە تەندروستیت بپرسم ئێ منیش دوێنێ لەگەڵ یوسف چین بۆ دکتۆر دکتۆر خێرە خێرە ئینشاڵە دکتۆر وتی حەملت هەیە بەڵام ئەوان نازانن کە حەملم هەیە یان نا. جارێ پێی ناڵێم کە حەملم هەیە. ئێ با بچی بۆ لادێکەی سەرەوەمان، بۆ لای مامان. ئەوە تۆ بەڕاستیتە کچێ؟ بەڕاستیمە بەخوا، گەر ئەو نەزانێت ئەی کێ دەزانێت؟ دەی با بچین. کاکە یوسف توڕە نابێت؟ نا نا توڕە نابێت. بۆ ئێوارە کە هاتەوە پێی دەڵێ. ئەگەر کوڕ بێ دەزانی ناوی چی لێ دەنێی؟ ناوی چی لێ دەنێی؟ خۆ بە دوای مندا ناگەڕێیت ها نەخێر حوسێن ئێ زۆر باشە کچێ ئێستا بچین یان بەیانی سەیرکە هاوڕێکانمان جل دەشۆن ئەها سەیریان کە هێی ماندوو نەبن ئەوە خەریکی چین ئەوە دەتانەوێت بۆ کوێ بڕۆن ئەچینە لادێکە بەرامبەرمان و دێینەوە ئێ زۆر باشە دوایی بگەڕێنەوە بۆ ئێرە ئێ باشە دێمەوە دێ دەتان بینمەوە کچێ هێواش لەبەر مناڵەکەت کچی ڕاز دەکەێت بەخوا لە بیرم نەما بوو دەی با بڕۆین سێری ئەمانگایە بکە ماشەڵە ئەی هاوار زینۆ خێراکە یەکێک لە ئای فرا تەخنکە نەنەنەنەڕاکە یەکێک خنکە لە ئاوەکە ئەی خوای گیان دیسان چی قۆمایەوە لەم نادیە ئادیلە! ئادیلە! خێراکە هەواڵێکی ناخۆش زەینۆ لە ئاو خنکا! خێراکە ئەستە با بڕۆین! داپیر ئەو منداڵە بگرە! خێراکە یارمەتیم دەن! یەکێک بێ یارمەتیم بدات زەینۆ خنکاوە! ئەی ماڵی کاولم دیسان چی بووە؟ باوکە! باوکە! باوکە دایکم! باوکە! چی بوو ئی بوو؟ باوکە! بابا! باوکە! سەبکە! باوکە فڕات بابە چی بۆ خۆم قسە بکە باوکە دایکە چی قسە بکەی بۆ دای قسە بکە بۆ لاڵ بووی دای بۆ قسە بکەی تر ئەوێ ئەوێ بە فڕاتی چی قسە بکە دایکە چی بەسەر هاتووە دایکم خنکە باوکە دایکم لەوێ خنکە ئی بۆ چوو باوکە؟ ڕۆیش کوڕی خۆم نانی بەیانی خوارد؟ شتێکی وای نەخوار کوڕم کەمێک سەمون و پەنیرم پێدا ئینشاءله لە ڕێ دەیخوا چاک ناخۆیتەوە چاکت بۆ لێ نێم خۆت دەزانی کوڕم لی بنێ کوڕم ئیتر هەموو کارەکان دەبێت خۆمان ڕایپەڕێنین سیر کە بزانە چ خواردنێکم بۆ دروست کردوون خواردنی ئەم شەومان شۆربای ماستە بەخوا زۆر بەلەزەتە ئەوەنە خۆشە پەنجەی لەگەڵ ئاخۆن دەی بخۆن بۆ ناخۆن خواردنەکەتان پێ خۆش نییە؟ بەخوا بەبێ تۆ نابێ زینب هیچ شتێکم لە دەست نایەت ناتوانم بۆ شایەکانی تۆ پڕکەمەوە